ئەڵقەی دووەم. زۆربەی ئەو دەورانەی کە دایکم لەسەر شانۆ دەینواندن دەوری کچۆڵەیەکی ئەشوەکەری چاو بازی بی ساڵەی شۆخ بوو کە خاوەنی دوو چاوی شینی وەکو ئاسمان و پرچێکی زەردی مەیلە و قاوەیی بێ کە لە پاش نەی بخشێ. سێدنی و من ئەومان تا سنووری پەرستن خۆش دەویست و لەگەڵەوەشا کە جوانیەکەی تاک نەبوو، بەڵام ڕوخساری زیاتر لە هی فریشتە دەچوو. ئەوانەی کە ئەو کاتە دەیان ناسی لەم دواییەدا لام دەیان درکاند کەوا ئەو بەلای ئەوانەوە شۆڕەژنێکی دڵڕفێن بووە. زۆر بەلایەوە مایەی شانازی بوو کە یەکشەموان من و سێدنی بڕازێنێتەوە. چاکەتێکی ی تۆن و پانتۆڵێکی درێژی دەکردە بەر سێدنی و منیش چاکەتێکی قەستۆری شین و پانتۆڵێک لەگەڵ دەستکێشی شیندا. ئەو جۆرە ڕۆژانە زیاتر بۆ خۆ نواندن و پۆز لێدان بەکاردەهێنران، ئێمەش بەسەر شەقامی کندکتندا بە کەش و فشەوە دەهاتین و دەچووین. لەندەنی ئەو کاتە یەکجار بێدەنگ و ئارام بوو. چواردەوری هەمووی کش و مات بوو. تەنانەت ئەو عەرەبانە ترامانە کە بە ئەسپ ڕادەکێشران و بەسەر شەقامی وێستمینستەر بریجدا هاتوچۆیان دەکرد، ئەوەندە بە تەنگەوە بوون کە دەنگیان لێوە نەیەت، بە کش و ماتی دەهاتوون و دەچوون. لەو ڕۆژانەدا کە دایکم دەست ڕۆیشتوو بوو، ئێمەش لە شەقامی. وێستمێنیستەر بریچ دەژیاین. ئاو و هەوای ئەو دەوروبەرە یەکجار خۆش بوو. ناوچەکە پڕ بوو لە دوکان و چێشتخانە و ساڵۆنی مۆسیقا. خۆ ئەو دوکانی میوەفرۆشەی کە لە قوژبنێکی بەرانبەر بە پردەکە بوو، ئەوەندە جوان و بە میوەی ڕەنگاو ڕەنگ ڕازابووەوە کە لە دوورەوە دەتگوت خەرمانی گوڵە و بە زۆر سرنجی وە لای خۆی ڕادەکێشا. میوەکان کەڵەکە کەڵەکە دانرابوون، پرتەقاڵ، سێو. کۆخ مۆرز. ئەم دیمەنە بە تەواوی دژی دیمەنی لەسەر خۆی خانووە بۆرەکانی پەڕلەمان بوو کە یەکسەر لەوبەری ئاوەکەوە بوون. بەم جۆرە بوو لەندەنی سەردەمی منداڵی من. ئەو لەندەنەی کە شایەتی یادگارەکانی مناڵیمە. یادگارەکانی لامبێت لە بەهاردا. ڕووداوی بێنرخ. سواربوونی عەرەبانەی ئەسپ لەگەڵ دایکمدا لە ڕێگا دەستدرێژکردن بۆ گرتنی. خەڵفی، شۆڕەوەبووی، گوڵە لەیلا، تیکتە ڕەنگاوڕەنگەکانی عەرەبانە کە لە ئێزگەکانی ڕاوەستاندا پەرش و بڵاو بوونەوە و کچە گوڵفرۆشە سووکەڵەکان کە لە سووچێکی لای پردەکە لیسیان دەوا و گوڵی ڕەنگاوڕەنگی یەخەیان دەفرۆشت ئەخ بۆ دەستە نەخشینەکانیان کە بە داوە سیم جوانترین شتیان دروست دەکرد یان بۆنی خۆشی گوڵی ئاوپرژێن کراو کە هەناسەیەکی ساردی بێسەر و شوێنیان بە دەروونمدا دەهێنا یان یادگاری یەکشەممە خەمناکەکان و ئەو دایک و باوکە لێوبەبارانەی کە بە توندی دەستی منداڵەکانیان دەگرت و ئەمانیش یان بووکەش و شا یان باڵۆنی ڕەنگاوڕەنگیان بەدەستەوە بوو، یان ئەو پاپۆڕانەی هەر کە دەیانفیشکان دووکەڵ لە دووکەڵ کێشەکانیانەوە بە باقە دەردەچوو و کاتێک بە ژێر پردەکە تێپەردەبوون. دووکەڵ کێشەکانیان بە ئاسپایی نزم دەکردەوە. من وای تێدەکەم گیانم لەو هەموو وێنە و دیمەنانە مەست و پاراو بووە و تا ئێستا داغمەی ئەوانی هەر پێوەیە. جگە لەوانە هەندێ ئەسباب و تفاقی ناو ژوورەکەمان کاریان تێکردووم لەوانە وێنەیەکی گەورەی نێڵ گوین کە دایکم کێشا بووی و من زۆرم بەلاوە ناشرین بوو. سوراحیە مل درێژەکەی کە هەمیشە لەسەر مێزی نانخواردنەکە جێیەکی تایبەتی داگیر کردبوو، لەبەر چاوی من بێفەڕ و مایەی دڵتەنگی بوو. سندووقە قەوانێکی خڕی بچووک کە تەختەکەی سەرەوەی بە وێنەی کۆمەڵێک پەری ڕازێنرابۆوە کە بە سەر هەوراندا دەفڕین. ئەمیان لە هەمان کاتدا کە مایەی سەرسوڕمان بووبووم. خۆشییەکیشی لە دڵم دەچەسپاندبوو. بەڵام کورسییە بچکۆلەکەم کە بە شەش پەنی لە قەرەجان کڕابوو، یەکجار لە دڵمدا خۆشەویست بوو، چونکە هەستێکی بێپایانی دەدامێ بەوەی کە منیش خاوەنی شتێکم. پاش ئەوە بە مانگێک یان نەختێک زیاتر، لە ناکاودا شتێک ڕوویدا و وەزعی دایکم تێکچوو. لە بەیانیەوە لەگەڵ دەستە خوشکێکیدا پێکەوە لە دەرەوە بوون و کە گەڕانەوە ماڵ هەردووکیان بە تەواوی شڵەژا بوو. من خەریکی یاریکردن بووم و ئەوەندە لەگەڵ یارییەکەمدا تێکەڵ بووم کە قسەکانی ئەوانم وا دەهاتە بەرگوێ وەکو لە بنی بیرێکدا دانیشتبن. دایکم. هەر پەک و پووچی بوو بە دەستی خۆیدا دەدا و جار جارەش بە دەم گریانەوە ناوی ئارمسترۆنگ ناوێکی دەهێنا. ئارمسترۆنگ وای وت. ئارمسترۆنگ وای کرد. ئارمسترۆنگ دڕندەیە. درێژەی نەدەینێ. دایکم ئەوەندە کڕوزایەوە و سکاڵای فرمێسکاوی کرد کە منیش یارییەکەم لێ بێزرا و دەستم کرد بە گریان. ناچار هەڵمیگرت و کردمیە باوەش و کەوتە. ژیر کردنەوەم پاش چەند ساڵێ بۆم دەرکەوو کە چەند ئەو ئێوارانە لە ژیانی دایکمدا گرنگ بوو ئەو ڕۆژە لە دادگا گەڕابۆوە و لەوێش کاتی لە باوکم کردبوو لەسەر نەدانی مەسرەفی بەخێوکردنی ماڵ و منداڵ بەڵام دادگا هیچ بڕیارێکی وای دەرنەکردبوو کە دایکم سۆدی لێ ببینێ ئارمسترۆنگ ناوەکەش پارێزەری باوکم بوو. من بە ئاستم نەبێ هەستم بە بوونی باوک نەدەکرد و هەرگیز بە بیریشم دا نایەت کە ئەو لەگەڵماندا ژیابێت. ئەوەی لەبارەی ئەوەوە دەیزانم ئەوەندەیە کە ئەویش ئەکتەری کۆمیدی بوو، کابرایەکی هێمنی لەسەر خۆی بێدەنگ کە دەدوت هەمیشە پاپۆڕی کەوتۆتە ژێر ئاو. دایکم دەیوت سەرو سەکوتی زۆرتر لە هی ناپلیۆن دەچوو، بە هونەرمەندێکی باش ناوی دەرکردبوو، تەنانەت لەو چەرخ و زەمانەشدا ئەو هەر هەفتەی چل پاوەندی وەردەگرت کە بە پارەیەکی باش، دادەنرا. بەڵام باوکم مەیخۆرێکی یەکجار بەی دەست بوو. وەکو دایکم دەڵێ هەر ئەم خەسیەتەی بووبوو بە هۆی لێک جیابوونەوەیان. لەو ڕۆژگارەدا ئەکتەرێکی کۆمیدی ناچار بوو لووت بژەنێتە خواردنەوە. چونکە مەی لە هەموو شانۆکاندا دەفرۆشرا و عادەتیش وابوو پاش نمایش هەر ئەکتەرە ڕووبکاتە باڕی شانۆکە و لەگەڵ بینەراندا دەست بە خواردنەوە بکات. هەندێ شانۆ ئەو پارەی لە باڕەکان دەستیان دەکەوت زیاتر بوو لە هی نمایشنامەکانیان و هەندێ لە ئەکتەرەکان پارەی باشیان دەدرایە نەک تەنها لەبەر پایی هونەرییان بەڵکو لەبەرئەوەی زۆربەی کاتی خۆیان لە باڕی شانۆکەدا ڕادەبوارد هەر لەبەر ئەم هۆیە مەی ماڵی گەلێ ئەکتەری وێران کرد و باوکیشم یەکێک بوو لەوانە. باوکم لەبەر زیادەخۆری کردن لە خواردنەوەدا لە تەمەنی سی و حەوت ساڵیدا مرد. دایکم، خوشکە گەورەی دوو خوشکی تر بوو. باوکی چارلس هێڵ کە پینەدۆزێکی ئێرلەندی بوو لە کاونتی کۆرک-ی ئێرلەندەوە هاتبوو. ڕوومەتی دەدوت سێوەلا سوورەن و پرچێکی سپی وەکوو کۆڵۆی بەفر و ڕیشی زیاتر لە ڕیشی کەرلێڵ دەچوو لەو وێنەیەیدا کە وێسلەر بۆی کێشاوە. ڕۆماتیزم پشتی کردبوو بە کەمەی گۆچان، خۆی دەیوت ئەم ڕۆماتیزمەی لە مانەوەی زۆری ناو کێڵگە و دارستانەکانەوە تووش بووە، چونکە لە ڕاپەڕینە نیشتمانییەکانا ناچار بووە لەوێ خۆی لە پۆلیس بشارێتەوە. نەنکم دووڕەگ بوو، ڕەگێکی قەرەجی پێوە بوو، ئەم ڕاستییە لەکەیەکی نهێنی شەجەرەی خێزانەکەمن بوو. لەگەڵ ئەوەشا ئەو هەمیشە شانازی بەوەوە دەکرد کە باوک و باپیرانی بە نیوەکاری کشتوکاڵیان کردووە. ئەوەی من لەبەر چاومە و لەبیرمە، ئەو پیرەژنێکی وردیلەی وریای بەسەر زیندوو بوو کە هەمیشە بە زمانی منداڵانە قسەی لەگەڵ منا دەکرد، بەر لەوەی من پێ بنێمە شەش ساڵییەوە ئەو ماڵئاوایی هەمیشەیی لەم جیهانە کرد. ئەگەر بتەوێ لەبارەی ڕەوشتەوە، خێزانی ئێمە بە سەنگ و تەرازووی ئەو ڕۆژە بکێشی وەکو ئەوە وایە تەرمۆمەترێک بێنی و یەکسەر بیخەیتە ناو ئاوێکی کولەکوڵەوە. بەم کۆڵە سوورەوە دوو کچی جوانی کابرای پینەدۆز بە پەلە ماڵیان جێهێشت و شانۆ هەڵی لووشین. لە تەمەنی هەژدە ساڵیدا دایکم کەوتبووە داوی کابرایەکی چل پەنجا ساڵە و پێکەوە چووبوون بۆ ئەفریقا. زۆر جار باسی خۆشی ژیانی ئەوی خۆی دەکرد. هەر لەم تەمەنەیدا سیدنی برامی بووە. جارەهای جار گوێم لێ بووە کە دەیانوت باوکی سیدنی لۆردێکە و ئەگەر بمرێ دوو هەزار پاوەند بۆ سیدنی بەجێ دەهێڵێ. ئەمەم هەم پێ خۆش و هەم پێشم ناخۆش بوو. دایکم زۆر لە ئەفەریقا نامێنێتەوە و کە دەگەڕێتەوە ئنگلتەرە شوو بە باوکم دەکا. بەڵام چ هۆیەک ئەوی لە کابرای مێردی یەکەمی جیا کردەوە و دەستی لەو ژیانە خۆشەی پێ هەڵگرت کە باسی دەکرد، ئەوە من هیچی لێ نازانم. تەنانەت کە دەستکورتی تینی بۆمان دەهێنا ڕقم هەڵدەستا و ناچار ڕووم تێ دەکرد و دەموت، هەی نەگبەت، ئاخر بۆچی وازت لەو ژیانە پاشایانەی ئەفەریقات هێنا؟ دایکم پێدەکەنی و دەیوت چی بکەم مناڵ بووم و ئەقلم پێ ناشکە چەندی باوکم خۆش دەویست نازانم بەڵام کاتێک کە باسی دەکرد هەرگیز کاڵای لە دەستی نەدەکرد بەم بەڵگەیە دەبێ زۆری خۆشویست بێ هەندێک جار کە باسی دەکرد قسەکانی بۆنی خۆشەویستیان لێدەهات هەندێک جاریش باسی هەمیشە سەرخۆشی و تووڕێی ئەوی دەکرد لەم ساڵانەی دواییدا هەر کە لێم بچوایە بەقینە ئەیوت تۆش وەکو باوکت خوا ئەزانێ لە کام مەیخانەیەدا ملت لارەوە ئەبێ. ئەو بەر لە سەفەری ئەفەریقای لەگەڵ باوکمدا ناسیاری پەیدا کردبوو، دڵیان چوو بۆ یەکتر و پێکەوە لە یەک میلۆدرامای ئێرلەندیدا یاریان کردبوو. لە تەمەنی شانزە ساڵیدا دەورێکی سەرەکی بینیوە. هەر لەم کاتەیا چاوی بە کابرای لۆردی چل پەنجا ساڵە کەوتووە و کابرا بۆ ئەفەریقا هەڵی گرتووە. کە گەڕاوەتەوە ئنگلتەرا باوکم خواستوویەتی و دوای سێ ساڵ منی بووە. نازام جگە لە مێخۆری باوکم چ هۆیەکی تر بۆتە هۆی جیابوونەوەیان. بەڵام ئەوەندە ئەزانم کە یەک ساڵ پاش لە دایک بوونی من، ئەوان دەستیان لە یەکتر بەرداوە. سەرەتا دایکم بۆ نەفەقە هیچ هەوڵێکی نەدا، چونکە بەو بیست و پێنج پاوەندە هەفتانەی کە لە شانۆ وەریدەگرت بە باشی دەیتوانی خۆی و هەردوو منداڵەکەی بەڕێوە بەرێ، بەڵام کاتێک کەوتە لێژی و. ڕۆژە ڕەش ڕووی تێکرد ناچار کەوتە شکات و شکاتکاری، ئەگینا هەرگیز بەر لەوەی بیری لێ نەکردبوو، چونکە پیشەی دایکم ئەکتەری بوو، زۆر جێی خۆی بوو. ڕۆڵەکەشی هەر لەم پیشەیەدا بێت. دایکم زۆربەی جارەکان لەگەڵ خۆیدا دەیهێنام بۆ شانۆ، چونکە ئەمەی پێ باشتر بوو لەوەی بە تەنها لە ماڵ بەجێم بهێڵێ. بۆ بەدبەختی. دایکم جارجارە لەسەر شانۆ دەنگی دەنووسا. جارێکیان لە ناوەڕاستی تەمسیلەکەدا دەنگی نووسا و بینەران دەستیان کرد بە پێکەنین و گاڵتە و. فیکە کێشان. من ئەمەم زۆر بەلاوە ناخۆش بوو. نەشم دەزانی مەسەلە چییە. هەڵا زیاتر پەرەی سەند. بە جۆرێک کە دایکم هیچی بۆ نەمایەوە ئەوە نەبێ شانۆ بەجێ بهێڵێ و بێتەوە ئەم دیوی پەردەکان. کە هاتەوە ئەم دیو، یەکجار تووڕە بوو، دەستی کرد بە وەڵەوەڵ بەسەر کابرای کارگێڕی شانۆکەدا. ئەم منی دیبوو کە هەمان دەورم لەبەر چاوی برادەرەکانی دایکم دەبینی. شتێکم هاتە بەر گوێ وەکو بڵێ با ئەم بچێ و لە جیاتی دایکی دەورەکە یاری بکە لە بیرمە لە گەرمەی هەڵا و قیژە و فیکە کێشانە دەستی گرتم و بۆ سەر شانۆ پەلکێشی کردم پاشەوەی چەند قسەیەکی تەوازۆ خوازی بۆ بینەران کرد ڕووی کردە من وتی دەی خۆی لێیدا و ڕۆیشت منیش دەستم کرد بە گۆرانی وتن لەگەڵ ئۆرکسترادا گۆرانیەکە گۆرانیەکی باوی ئەو سەردەمە بوو بە جاک جۆنس ناوبانگی دەرکرد بوو هێشتا نەگەیشتبوومە نیوەی گۆرانییەکە کە لەلایەن بینەرانەوە پارەباران کرام، یەکسەر ڕاوەستام و ڕووم کردە بینەرەکان و وتم، با جارێ پارەکە کۆبکەمەوە ئینجا بەشەکەی تری گۆرانییەکەتان بۆ دەڵێم. خەڵکەکە دایان لە هاڕەی پێکەنی. لەم کاتەیە کارگێڕەکە بە دەستەسڕێکەوە خۆی کرد بە شانۆکەدا و دەستی کرد بە کۆکردنەوەی پارە لەگەڵمدا. وامزانی بەتەمایە بۆ خۆی بیانبا. دیار بوو بینەران لەمە گەیشتن و دیسانەوە دایانەوە لە هاڕێی پێکەنین بە تایبەتی کاتێک کە کابرا خەریک بوو بڕوا و منیش بە نیگەرانییەوە کەوتمە دوای و لێی نەبوومەوە تا پارەکەی خڕ کردە ناو دەستی دایکمەوە ئینجا هاتمەوە و دەستم کردەوە بە گۆرانی بە تەواوی بێ پەروا بووم و دەدوت ئەمە پیشەی سەد ساڵەمە گەلێک قسەم بۆ بینەران کرد و سەماشم بۆیان کرد هەروەها لاسایی گەلێک کەسیشم بۆیان کردەوە کە یەکێکیان دایکم بوو. لاسایی گۆرانییەکی ئێرلەندیم کردەوە کە زۆر جار دەیوت. کۆرس لەگەڵمدا دەیوتەوە. ئینجا لاسایی دەنگنووسانی دایکمم کردەوە. نازانم بینەران بۆچی ئەمەیان لە هەموو لاسایی کردنەوەکانی ترلا خۆشتر بوو. قاقای پێکەنین و ئافەرین ئافەرینیان دەچووە ئاسمان و پەیتا پەتا شاباش و پارەبارانیان دەکردم. کە دایکم هاتە سەر شانۆ، بینەران کردیان بە چەپڵەرێزان، دەدوت، هەزار شەستی بە یەک جار خرمەی دێ. ئەو شەوە یەکەم دەرکەوتنی من بوو لە سەر شانۆ و دوا دەرکەوتنی دایکیشم.